بەشی چواردەم لە وڵاتی ڕیچەشکێن و بێگەیشتووی ئیتاڵی قۆناغی ڕێنیسانسدا بوو کە بە تێپەڕبوونی ماوەیەکی کەمتر لە یەک سەدا هوەری پیکەرتاشی نزیک بووبووەوە لە پێگەیشتنی تەواوی خۆی و پێگەی ئەوەی وەرگرت کە بە فەرمانی میچێل ئەنگ دەربێت ئەو بیناساز و پەیکەرساز و وێنەکێشیە بێهاوتا توانا و پتەوی و جۆش و خرۆشێکی تازەی پێبەخشی ئاسانە کە واقعنمایی پێش هەنگاوەکانی خۆی لەسەر داربەستی چەند بەشێکی گونجاندنی تازە و داهێنەرانە دروست کرد، هەروەها بە دەرکەوتن و دەنگێکی پر جۆش و خرۆشی پێگەیشتوو لەسەر چوارچێوەی مرۆیی، هەروا لەگەڵ گرنگیپێدانی زیاتر بە بەرجەستەکردنی لایەنەکانی قارەمانی و ئامانجی خودایی بوونەوەرەکان لەسەر زەوی. هونەری پیکەتاشیان گەیاندە پێگەیەکی پێشکەوتووتر لە هەموو قۆناغ و ڕۆژگارێکدا. میچەل ئەنگ دەربارەی پەیکەری بەتوانا و پتەویشی ئەو وتەیە بە یادگاری دەمێنێتەوە، ئەگەر ئەوانەی لە شوێنێکی بەرزەوە کل بکرێتەوە نابێ زەرەر بەوانە بگەێنن کاتێک کە جووت و وێنەکێشی گەورەی فلۆرانس کۆچکردنی 1330 لە کۆتایی قۆناخی گۆتیک فەزایی لە وێنەکێشانی خۆیدا بەکارهێنا یەکەمین هەنگاوی بەرەو پەیداکردنی گۆڕانی بنچینەیی بوو لەو هونەرەدا واتە بەرجەستەکردنی فەزای سێ مەودایی لەسەر ڕووبەری دوو مەودایی. سەدەی دواتر مازاچێو، وێنەگری ناسراوی ئیتاڵیا لە نزیکەی سەدەی پانزەهەمدا هەیکەلەکانی خۆی بە قەبارەی سێ مەودایی و دانیشتوو لە دەرەوەی زەمینەی وێنەکێشان کە هەم قوڵایی هەبوو هەم ڕاستی بەرجەستە دەکرد. هاوچەرخەکانی باکووری مازاچیۆ واتا برایانی هۆبێرت و ڤان ئایک، وێنەکێشەکانی پلەیەکی فلاندەر، زەویە نشێوەکان، بەرهەمی گەورەی خۆی بە ناونیشانی پەرستی لەبارەی خودا بۆ میحرابی کڵێسەی گان، بە زامینەی دوو نرمایی فراوان لە دیمەنی سروشتی ڕازێنرایەوە بەو جۆرە خاسیەت و واقعنمایی نوێی هونەری ڕێنسانس لە وێنەکێشانی دوو ناوچەی جیا لە یەکتر واتە فلۆڕەنس و فلاند پیشاندرا لە وڵاتی فلاندەر وێنەکێشانی نوێ بە شێوەیەکی گشتی لە میانتۆری قوتابخانەی بروگونی دەستمایە و سروشتی وەرگرت و لە شێوازی وێنەکێشان بە ڕەنگەکانی ڕەوغانی درەوشاوە لەسەر ڕووی تەختە لە داری بەڕووی کردە بونیادی کارەکانی، لەو قوتابخانەیەدا ڕەنگی ڕەوغەتی بە دیقەتی زۆر و لێهاتوویی پیشەی ئامادە دەکرا و بە شێوەی چەند بەشێکی ناسکی دووبارە لەسەر ڕووی تابلۆیەک لە تەختە بەڕووی دانران. ئەو شێوازە بوو کە نمایش سووکترین زێڕ و بەمی ناسکی و تۆخی ڕەنگیان بۆ وێنەکێشی فلاندەری ڕەخسان، کە هەمیشە لە پیشاندانەوەی خراپترین نیشانە و تایبەتمەندییەکان هەر دیمەنێکی سرووشتی یان تابلۆی ژیانی ڕۆژانە بوو. ئەم شێوازەی بەکاربردنی ڕەنگ ڕێگەی بۆ وێنەکێشانی فلاندەری بەرەو شێوازی بەرجەستەکردنی ناخی کەش و هەوا کردەوە کە لەوێدا ڕەنگە کاریگەری وێنەکێشان بۆ نمونە قاوەی تۆخ لە پێش باگراوند دەست پێ دەکات و قۆناغ لە پێش باگراوند دەست پێ دەکات و قۆناغ بە قۆناغ بە تێپەڕبوونی لەسەر زەوی گونجا و بەڕەنگی ئاوی یان خۆڵەمێشی خۆڵاوی لە میانەیەکی دوور دەبەستێتەوە و بەو جۆرە قوڵی پەردە لە تەلەڕاستیدا بەرهەمی جۆرێک هەڵە بینینە بە بینەر دەگەیەنێت. لە وێنەکێشانی ئیتاڵیا لە ڕۆژگاری مازاچییەوە بەدواوە هەمان خاسیەت گەیاندنی قوڵی لەگەڵ دۆزینەوەی هەڵەی بینین بە شێوازی قوڵنمایی هێڵی کە بەرهەمی ئەندازەیی ورد و فراوان و هەمەلایەنەی برۆنیلسکی بوو بەدەستهات. هەیکەلی مازاچیۆ بە پتەوی ئەو جەستەی کە هەیبوو، فەزای پێشبینی تابلۆی وێنەکێشانی بە میانەیەکی ئاشکرا لە زەمینەی دوورنمای ئەوەن کە هەنگاو لە تابلۆکانی خۆیاندا بهێننە دەرەوە. بە چاوپیا خشاندن بە بەرهەمەکانی مازاچیۆ، کەسێکی دروستی پڕوپاگەندەکاری وازاری بە باشی هەستی پێدەکرێ. کە بیروباوەڕی هەیە هەرچیەک لە پێش مازاچیۆ بە وێنە دەرهاتووە وەک وێنەیەک دێتە بەرچاو هەرچێک بەدەست ئەو جێبەجێ کراوە گیانی لەبەردایە و حەقیقەتی و سروشتیە بە جەختکردنەوەیەک لە مازاچیۆ لەسەر پیشاندانی هەیکەلی جەستەی و ڕەفتاری سروشتی و واقعی ئادەمی دایدەنێت هونەری وێنەکێشان لەسەر دەستی جێنشینەکانی ئەو بە گۆڕانکاریەکی زۆر تایبەتمەندی نادینی وەرگرت ئێستا ئیتر هونەرمەندانی بزوتنەوەی ڕێنسانس لە جوانی و گەشەکردن و فراوانی شتی بە نرخی زەمینی هەستیان بە چێش دەکرد ڕۆژ لە دوای ڕۆژ گرنگیان بە دیمەنی سروشتی ئەدا لە زەمینەیەکی دواکەوتووی وێنەکێشان ئێستا ئیتر پیاوانی ئایینیش وەک کەسانی ئاسایی لە دەوروبەری ماڵ و لەناو خەڵکدا بە شێوەیەکی ئاسایی نەوەک گەورەتر و بەرچاوتر لە کەسانی تر لە حاڵەتی گفتوگۆ و کاروباری ڕۆژانە نەوەک لە شێوازی ڕەسمی یان ڕوخساری بەژکۆ و کەسانی پیرۆزی دینی لە وێنەکاندا دەردەکەون. بێجگە لەوە هەتا ناوەڕۆک و بەسەرهاتەکانی ئینجیلیش وەک کۆڕ و کۆبوونەوەی خێزانی یان گەشت و کۆڵی خۆشی و ڕاووشکار پێناسە کرا. هەندێ لە بەرهەمەکانی بیلیولپی بونتسوگوتوسلی، لە سەدەی پانزەهەم قوتابخانەی وێنەکێشانی فلاندەر قوتابخانەی باکووری ناوبانگ و پێگەیەکی زۆری بەدی هێنا، وێنەکێشانی داهێنەرانە و دەستڕەنگینی، بەدیهێنا کە ناوبانگیان لە ناوەندە گەورەکانی ئیتاڵیا وەک ڕۆم و فلۆڕەنس و ئەسینا و ڤێنسینیا و ئومبریا و میلانی گرتەوە ئێستا دوکەکان و فەرمانڕەوایانی ویلایەتەکانی ئیتاڵیا نەوەک تەنیا بانگێشتی مامۆستایانی فلاندەر وەک ڕووگیرڤان، دەرویدن هاگۆڤان دەرگوز هانسمیم لینگ دەکرد کە بچن بۆ ئیتاڵیا بەڵکو بەرهەمێکی خۆشیان لە کڵێسەکان و کۆشکەکانی ئەو وڵاتەدا بۆ یادگاری بەجێ دەهێشت هەروە هەندێ لە وێنەکێشانی ناوداری ئیتاڵی دەنێدران بۆ شارەکانی گان برۆکسڵ بروژ هەتا ماوەیەک لەژێر چاودێری مامۆستایانی فلاندەریدا وانەی هونەری بخوێنن. بە دەستپێکردنی سەدەی هەژدەهەم، ڕێنیسانس چووە قۆناخێکی پێگەیشتوو کە بە ڕێنیسانسی پێشکەوتوو ناوبراوە. گرنگترین لایەنی دەستپێکردنی جۆرێک داخوازی بەرزتر و ئامانجگەرایی نوێیە، ئامانجگەرایی نوێییە لە هزری داهێنەرانی هونەر و دەرخستنی تەواوی ئەوەی لە بەرهەمەکانیاندا. بە دەربڕینێکی ڕوونتر، واقیعگەرایی پوختە لە بەها و گرنگی کەوت بەرجەستەکردنی پیاوانی ئایینی لە گروپ و حاڵەتی تاکەکەسی ئاسایی یان گوندنشین و پیشەوەری سادە و ئاسایی بە کاری ناهونەرمەندانە دانرا. ئێستا قۆناغی هونەری هەڵبژادە گەیشتۆتە لوتکەی خۆی و، داوینچی و ڕافائێل و میکلانژ بوو کە جودایی نێوان واقیعنمایی و ئامانجگەری، کە جودایی نێوان مەعریفە و پایەبڵندیان بە سیحری پێگەیشتووی خۆیان لە نێواندا دانا و پێناسەی ڕواڵەتی دەرەوەیان بە دەربڕینی ئامانج و هەستی ناخ لەناو یەکدا ئاوێتە کرد هەتا تێگەیشتنی هونەر و واتای جوانیان لە دەرکەوتنی بەرز و جاویدانی بە شکۆ و ڕێک بخرێ. مەگەر ئەوە نەبوو کە ڕافائیل بڕوای وابوو بۆ پیشاندانی جوانی پاک و ئامانجی ژن دەبێ سەدەها ڕوخساری جوانیان لە هەزاران ژنی پاک و بەشکۆیان ببیندرێ هەتا لە سەرنجڕاکێشانی ئەوە هەموو لە هزر و بتوانن مریەمی عەزرا بهێننە سەر پەردە. بە دەربڕینی ژیانی پێگەی هونەری بەرزی بەرهەمی مامۆستایانی بێ هاوتای وەک، داوینچی، میکلاژ و ڕافائیل لەم باسە کورتەدا وا باشترە کە ڕێ کورت بگرین و لە خودی ئەو بەرهەمە کە دوای وتەیە ئامادە بکەم. داوینچی بە یادی پردەکانی مریەمی عەزرا لە ناو گابەردەکاندا دوا وشە واتا شاکارانەی کە لە ماوەی مانەوەی لە مینانۆ یان ژیکۆند، پردەی دینی یوحەننای پیرۆز و وێنەکێشانی ئەستانەی لە ناوەڕۆکی لیداردوق و ژمارەیەکی زۆر نەخشەکانی هونەریی وێنەکێشان، بەڵکە هێڵکاری بەرز دەنرخێنرا. میکلانج ئەو هەڵکەوتووە چەندە دوای ڕێنسانس یا هەر قۆناخێکی درەوشاوەی تری لە مێژووی مرۆڤ، میکلانج پەیکەرتاشی و وێنەکێش و شاعیر و بیناسازی، کە ناتوانم بە دروستی لێی بکۆڵمەوە مەگەر لەگەڵ ژماردنی لایەنی کەم بەشێک لەو هەموو بەرهەمە نایاب و هەمەڕەنگەی وەک دوو پەیکەری باکوس و پرسەی مریەمی عەزرا لەسەر جەستەی مەسیح، نزیکەی هەزار و پێنج سە. وێنەی بەرجەستی مریەمی عەزرا، پەیکەری داود، بە هەیکەلێکی گەورە و بە بەرزایی دە بۆ چوار سانتیمەتر، کە نمونەی ئامانجدارە لە گونجاندنی ڕەسەنی هونەری و گوشاری هێزی جوانی و ناسینی بەشەکانی قاڵبی مرۆییە، نزیکەی هەزار و پێنج سەد و چوار. وێنەکانی دیواری لە ناوەڕۆکی سەردەمی دێرین وەک، یەکەمین ئاماژەکانی و خوڵقاندنیشی پێغەمبەران، داوەریی دنیای دوایی، داود و جالوت لەسەر بنمیچی خانەی نوێژ، سیستین، پەیکەری کۆیلەکان، پەیکەری مووسا، سی و پێنج، هەروەها چوار پەیکەری نمایشی ڕۆژ و شەو و خۆرئاوابوون و کازیوە، بەرەبەیان، لە گۆڕستانی خێزانی میدیچی و بناسازییەکانی پێشخانی سان لۆرتنس و فلۆڕەنس و مەیدانی کاپتۆل و سن پیرنو لە ڕۆم سەدەها نەخش و مەیدانی هێڵکاری کە هەر یەکەیان بە تەنیا پیشاندەری لایەنێکە لە ئامانەتەکانی هونەری هەروەها ڕەفائێڵ لەگەڵ یادەوەری ژمارێکی کەم لە بەرهەمی قوڵ و پاک و بێگەردیشی دەناسێنن کە لە ئاستێکی بەرزی پتەوی پێکهاتەی هونەری هەماهەنگی درەوشانەوەی ڕەنگ و هەستی شاعیرانە جێبەجێ کراوە وەک تابلۆکانی دانانی تازدەسەری مریەمی عەزرا لە خاجدانی مەسیح 1503 کە بە شێوەی مامۆستاکەی پیرۆ جیۆنۆ بە نەخشەی پتەوتر و هێڵکاری قەبارەی خوڵقاندنی زیاتر لە ئەو وێنە کێشراوە وێنەکێشانی دیواری قوتابخانەی ئەسینا بەرهەمێکی دەگمەنە. چەندین کۆڕی مێژوویی تر لەسەر دیوارەکانی دوو ژوور لە کۆشکی ڤاتیکان و ژمارەیەکی زۆری تری تابلۆ دینییەکان لە مریەمی عەزرا و منداڵی حەزرەتی مەسیح، کە ناوەڕۆکی توندی ئارزوومەندی ڕەفائیلی بوو، بە ناونیشانی مریەمی عەزرا و سیمرغ، مریەمی عەزرای سیستین وێنەکێشانی گەورە بۆ مەحادەرەی میحڕابەخانەی نوێژی سیستین بە هەمان شکۆمەندی و ئاوێتە بە سادەیی و سەفایی فریشتەکان و جوانی درەوشاوە و دوور لە ئافاتی ڕۆژگار کە تابەت بە عەزراکانی ئەوە و تاوانباری لەسەر قیبسی و بەترۆس سەرکەوتنی گەلاتە خواوەندی دەریا و گەورەی ڕۆحیانی مەسیح وترابوو ڕەفائیل بۆ یادەوەریی بەرهەمێکی وەها لە شوێنێکی بڵند و بێ کەباری کە شایستەی ئەوە جێگیر دەکەم. هونەرەکانی چاپی دەستی لە قۆناغەکانی ڕێنساسدا نوانرا و برەوی تازەی وەرگرت و ئەوەندەی نەخایاند کە لە ڕیزی یەکێ لە لقە سەرەکییەکانی هونەرەکانی بەرجەستە دەرهات و بووە جێی سوودمەندبوونی مامۆستایانی گەورە و دەستڕەنگینی وەک ئەلبرێخت دورە و کۆچکردنی 1528 لوکاس گراناچ کۆچکردنی 1553 ئەلبێرێخت ئەتلۆڤەر و هانسبادونگ گرینگ کۆچکردنی 1545 جێگیر بوون جێگەی سەرسوڕمان نییە ئەو ناوانە هەموان ئەڵمانین کە گۆتەبێرگی ئەڵمانیش دەزگای چاپی نوێی خۆی لە ساڵی 1450 لە شاری مایتنزی ئەڵمانیا خستە کار. بەو جۆرە هەڵکۆڵین لەسەر تابلۆی دار و دوایی کانزایی و بە قۆناغ چەندین جۆری تری هەڵکۆڵین لەسەر بەرد و کانزا و شووشە بە تێزاب بۆ دروستبوونی وێنەی هەڵکۆڵراوی چاپ، لەسەر کانزا و وێنەی کڵێشەی چاپکراو بە ئەندازەیەکی زۆر بۆ چاپی پەڕتووکەکان، بووە جێگەی سەرنجی تایبەتی نەخشەسازان و وێنەکێشانی پلە یەک، لە هەموو وڵاتانی ئەورووپاش برەوی هەبوو. ساڵی هەزار و چوار سەد و نەوەد و سێ پەڕتووکی مێژووی جیهان چاپکرا، کە خاوەنی زیاتر لە دوو هەزار وێنەی چاپی یا وێنەی چاپی ڕەش و سپی بوو. گەرچی هەر لەو ساڵانەدا بۆ وەبەرهەمێنانی وێنە یان چاپی ڕەنگاوڕەنگیش هەوڵی زانستی بە کردەوە بەدی هاتبوو. کۆتایی ڕێنیسانس پێشکەوتوو و بە خاو بوونەوە و لاسایی کردنەوە وەرگیرا و لە بەرهەمی مامۆستایانی گەورەی ئەو قۆناغە ئەنجام درا. لە دوای تێپەڕبوونی قۆناغی کورت بە ناوی شێوەگەری وەک ئەوەی کە باس کراوە وەها دەبێت لە نزیکەی 1500 نەوەی زاینی هەتا ماوەیەک نزیک بە یەک سەدە و نیو دوای شێوەی بارۆک بە پیشاندانی هونەری بڵندی و جوانکاری خۆی خستە جێگی ڕێنساس و لە سەرتاسەری ئەوروپا حکوومەتیان بەڕێوەبرد لە نزیکەی 1920 لقێکی ناسک و جوان و تەمەن کورت بە ناوی شێوەی پڕ نەخش و نیگاری ڕووکۆکۆ لە جەستەی بارۆک جیابووەوە سەرحەددانی فەڕەنسا بوو لە نزیکەی 1970 تا 1930 شێوەی کلاسیکی نوێ بە دەمارگیری و خۆبەستنەوەی توندی خۆی بە بژاندنەوەیەک پارچەی هونەری یۆنانی کەونارا جێگەی هەموو ئەوانەی گرتەوە کە هەموو دەستە و تاکان و ئەو دابەشبوونە بوو لە پەیدابوونی پایە بەرزی ڕێنیسانسدا. شێوەگەری بارۆک، ڕۆکۆ، شێوەگەری بە دەستپێکردنی سەدەی شانزەهەمی زاینی هونەری ڕێنیسانس لە هەموو لایەنێکەوە پێگەیشت و بەرز بوو، هەر ئەو قۆناغە پلە بەرزە کە بە ڕێنیساسی پێشکەوتوو ناوبراوە، ڕۆم بووە ناوەندی سەرەکی هونەر لەبەر ئەوەی توانی بە دەسەڵاتی سیاسی خۆی هەر هونەرمەندێکی ناودار لە هەر شارێک و شوێنێک بوایە لە خۆی نزیک دەکردەوە و بانگێشتی دەکرد بۆ هەست پێکردنی دروشانەوەی بێهاوتایی هونەری ئیتاڵیا لە قۆناغی ڕێنسانسی پێشکەوتوو هەر هێندە بەسە کە ناوە هەڵکەوتووەکانی وەک داوێنچی کۆچکردنی 1580 ڕەفائیل کۆچکردنی هەزار و پێنج سەد و شەست و چوار، کورجو، کۆچکردنی هەزار و پێنج سەد و سی و چوار و میکلانش، کۆچکردنی هەزار و پێنج سەد و حەفتا و شەش. بهێنینەوە یاد، لەوانەیە هەمان ئەو ڕووخسارانە دوای ماوەیەک لە لوتکەی ڕاهێناندا بوون، بەتایبەتی لەو شاکارانەی کە لە بواری وێنەکێشان و هەیکەلتاشیی بەدییان هێنابوو. ئیتر ڕێگا و درزێک بۆ پێداگری و نێخوازی جێنیشان و قوتابیەکانی خۆیان نەهێشتەوە، هەروەک ئەوە بوو لە نزیکەی ساڵی 1530 دا کە بە کۆتایی ڕێنساسی پێشکەوتوو دادەنرێت، شێوەگەری بووە جێنشینی ڕێنساسی پێشکەوتوو هەتا 1590 بەردەوام بوو. شێوەگەری ناونیشانێکی جێی شانازی نیە بە گشتی لە پێناسەی قوتابخانەی لاسایی کەرەوە و دەستکرد یان چەرشیوازێکی نەگونجاو کە سەر بە پێڕەوی لە بنەما و خاوسەنگی بڕیار لێدراو دانراوە بەکاردەبرا بەڵام لە لایەکی ترەوە هەندێک لە شارەزایانی هونەری شێوەگەری سەدەی شانزەهەمیان بە سەرهەڵدانێکی باوەڕپێکراو دادەنا کە ناڕاستەخۆ پردی بەستنەوەی نێوان ڕێنسانس و بارۆکە. بە وتەی ولی فین، مێژوونووس و هونەرناسی ئەڵمانی، لە سەدەی نۆزدەهەمدا، بەڵکو لە کەشوهەوای هونەری ئەوروپا، بەها و جێی سەرنجە، بەتایبەتی کە وێنەکێشانی بەتوانا و داهێنەری وەک ئیل گریکۆ، وێنەکێشی ئیسپانی، لەدایکبووی دورگەی کرێت کە ناوی ئەسڵی دۆمینکۆ تیۆدۆکلۆ کۆلۆس بوو لە 1541 تا 1614 لە داوێنی هەمان قوتابخانە پێگەیشتبوو. دەبێ بوترێ گەرچی لە ماوەی شەست ساڵ لە سەدەی شانزەهەمدا کە شێوەگەری لە ئەوروپا پڕ بەرهەم مایەوە، پەیکەتاشی بەناوبانگی وەک جاکوب و سان نووسین و کۆچکردنی 1570 و بن نووت و چیلینی، کۆچکردنی هەزار و پێنج سەد و حەفتا و یەک و جوڤانی دایولونیا کە لە فەڕەنسا کاری دەکرد و بە ژان دۆپۆلۆنی دەخوێنرایەوە، کۆچکردنی هەزار و شەش سەد و هەشت، هەروەها وێنەکێشی پلە یەک وەک جاکۆی و تیتۆرت، کۆچکردنی هەزار و پێنج سەد و نۆ و چوار، پایۆلیپ ڤیرۆنیز، کۆچکردنی هەزار و پێنج سەد و هەشتا و هەشت، فرانچسکا پارمیجیانین، کۆچکردنی هەزار و پێنج سەد و چل. ئێل گریکۆ هەندێ جار بەرهەمی نایاب و هەندێ جار سەرسوڕهێنەر و هەندێ جاریش جوان و دڵگیر و ناسک لە جای خۆیان بۆ یادگاری بەجێ دەهێڵن بەڵام جێی شک نییە کە لە میانەی نێوان ساڵەکانی 1530 تا 1550 واتە بەشی یەکەمی قۆناغی شێوەگەری تایبەتمەندی ڕەسەنایەتی داهێنان و پایەبڵندی جێگەی خۆیان بۆ پیاهەڵدان و زیادەڕۆیی لە برابەر شێواز و سۆزەکاندا و زیادبوونی جوڵە و توندیی ڕەنگەکان و لە برابەر تاریکەکان و ڕووناکیەکان کاریگەرەکان کێشانی بە گۆڕانێکی ناڕێک و نەخوازراوی ئەندام و بەشەکانی سپاردووە لە کە لە هەمان کاتدا هۆی پێداگریی بەردەوام و چاوپێکەوتنی بە بەهایی بوو لەلای هونەرمەندانی قوتابخانەی شێوەگەری لە بەرامبەر مامۆستایانی دروست هاوسەنگی جێگیری قوتابخانەی ڕێنسانسی پێشکەوتوو بەڵام لە بەشی دووەمی قۆناغی شێوەگەری واتا لە نزیکی 1550 تا 1590 ئیتر ئاڵا هەڵگرانی ئەو قوتابخانەیە لە ناڕوونی و دەست و پێگیری بنەما و هاوسەنگی هونەری ڕێنسانس کە لە نامەکانی هونری وایزاری کۆچکردنی 1574 و پالادیۆ کۆچکردنی 1580 نووسراون و تۆمارکراون گرفتار هاتووە دڵ بە حاڵەتی دەستکردن و ناسروشتی لە بەرچاو و لاسایکردنەوەی ئەفراندنەکان و چەند شێوازێکی جۆراوجەر وەرگیراوە و لە جۆرەکانی ژووری میوانداری هەڵکەوتوویی سەرەتای سەدەی خۆشی دروستکران. لێرەدا بە واتای ئەوە دێت کە شێوەگەری ئەوە ئەسەلمێنێ سەر بە قوتابخانەیەکی لادەر و ناجێگیرە. لە بواری بیناسازیدا قوتابخانەی شێوەگەری بە تێکەڵکردنی چەند ڕەگەزێکی جیاجیا و داهێنانی دەستکرد و ناسروشتی و هەندێ جار نەگونجاو و سەرگەرم بوو. گۆڕانکارییەکی وەهای بەدی نەهێنا کە جێی باس بێت بێجگەلەوەی کە فێلاسازی جێگەی کۆشکسازی شاری گرتەوە چەندین جۆری قاڵببندی جوانکاری و گەجبڕین ناوەوەیان زیاد کرد کە خۆی ڕێکردنەوە بوو بەرەو شێوەی بارۆک لە ساڵەکانی دوای سەدەی شانزەهەمدا بوو کە واقعگەری کاراواج و کۆچکردنی 1610 و کلاسیکگەری کاراتیچی کۆچکردنی هەزار و شەش سەد و نۆ وەک هەلێکی مۆڵەتی تەمەنی شێوەگەری گەیاندە کۆتایی، لەو ڕوەوە کە لە کۆتایی سەدەی شانزەهەم مەیلی گشتی وێنەکێشان و پەیکەرسازانی شێوەگەری لە لایەک لەسەر ئەوە بوو کە ڕاستیان بە ئەندێشە و شارەزایی بهێنن و خاسیەتێکی دروستکراو بەرچاو ببەخشێ بە بەرهەمەکەی خۆی و لە لایەکی تر لەبەر ئەوەی کە لە ڕەچاوکردنی بنەما و هاوسەنگیی شێوە کلاسیک، ماهییەتی ئەسڵی هونەری ڕێنسانس، خۆی ببورێنن، ئاسانە کە وەستاندن لە دژی و دەرکردنیان زاڵ بێت.